چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چوار دەپیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئەعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە تا خۆی و کەسانی تریش لە ڕێبازی خودا وێڵ بکات بێ ئەوەی هەست بکات بە مەترسی کارەکەی و بزانێت چ کەتنێک دەکات بە خۆی و خەڵکی و بۆیە ئەو شتە بێ نرخ و خێرانە دەکرێت تا گاڵتە بە پەیام و ڕێبازی خودا بکات ئەوانە سزا و تۆڵەیەکی ڕیسواکەر و ئابڕوبەر چاوەڕێیانە جۆرەها زیندەوەر و گیانلەبەریشی تیادا بڵاوکردۆتەوە، هەروەها دەفەرموێت، لە ئاسمانیشەوە ئاومان دابەزاند، جۆرەها ڕوەک و گژ و گیای هاوجوتی بەسوود و بەکەڵک و جوان و ڕازاوەمان لە زەویدا پێ ڕواند. هذا خلق الله فأرونی ماذا خلق الذین من دونه بل الظالمون فی ضلال مبین. ئا ئەمەیە دروستکراوانی خودا؟ وەرن نیشانم بدەن بزانم ئەوانی تر جگەل لەو زاتە چیان دروست کردووە؟ نەخێر هیچیان دروست نەکردووە بەڵکو ستەمکاران هەمیشە لە گومڕایەکی ئاشکرادان وەلەقد ئاتەینا لوقمانە الحیکمەتە ئەنیشکر للە جا لوقمان بە کوڕەکەی خۆی وت لە کاتێکدا کە ئامۆژگاری دەکرد، کوڕە شیرینەکەم، نەکەیت شتێک یا کەسێک بە هاوتا و هابەشی خودا بڕیار بدەیت، چونکە بەڕاستی هاوتا و هاوبەش بڕیاردان ستەمێکی زۆر گەورە و ناڕەوایە. ووصینا الانسان بوالدیه حملته امه وهنا علی وهن وفصاله في عامین ان اشکر لی ولوالدیک الی المصیر لێرەدا خدا ئامۆژگاریەکان لە دەمی لقمان وەردەگرێت و خۆی ئامۆژگاریمان دەکات و دەفەرموێت ئێمە فەرمانمان داوە بە ئادەمی زاد بە چاک ڕفتاری لەگەڵ دایک و باوچیدا دایکی بە ئێش و ئازار و لاوازی و بێتاقەتیەکی زۆرەوە بە پێستی سکی نۆ مانگ هەڵی گرتووە ئەگەر دایک و باوکت کۆششیان لەگەڵتا کرد تا بەبێ هیچ بەڵگە و زانیاریەک هاوەڵ بۆ من بڕیار بدەیت ئەوە فەرمان بەرداریان مەبە و بە قسەیان مەکە لە دنیاشدا هاوڕێ و هاوەڵ و خزمەتگوزارێکی چاک بە بۆیان لە هەموو بارودۆخێکدا شوێنی ڕێبازی ئەوانە بکەوە کە بۆ لای من گەڕاونەتەوە بەڕاستی ئەگەر گوناهێک بەقەدەر تۆوی خەرتەلەیەک کە زۆر وردە هەبێت و لەناو بەردێکدا لە ئاسمانەکان یا لە زەویدا حەشاردرابێت لای خودا شاراوە نییە و دەیهێنێتە مەیدان چونکە بەڕاستی خودا هیچ شتێکی لێ شاراوە نییە و زۆریش ئاگایە. ومن الناس من یجادل فی اللە بغیر علم ولا هدی ولا کتاب منیر ئایا سەرنجتان نەداوە کە بەڕاستی هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر هەمووی خوددا بۆ خزمەتی ئێوەی دروست کردووە و ملکەچی کردووە هەروەها بە فراوانی ناز و نیعممەتی ئاشکرا و پەنهانی بەسەردا ڕژاندون اولو کان الشیطان یدعوهم الی عذاب السعیر کاتێکیش پێیان بوترێت شوێنی ئەو بەرنمەیە بکەون کە خوددا نردویەتی ئەوە دەڵێن نەخێر شوێنی ئەوە ناکەوین بەڵکو هەر شوێنی ئەو شتانە دەکەوین کە باو و باپیران و مامۆستایانمان پێڕەویان لێکردووە ئەو کەسەی ڕووبکاتە پەروەردگاری و کارەکانی هەمووی بگێڕێتەوە بۆ لای ئەو لە کاتێکدا ئادەمیزادێکی چاکە خوازە ئەوە بەڕاستی مانای وایە کە دەستی بە بەهێزترین هۆکارەوە گرتووە سەرنجامی هەموو کارێکیش هەر بۆ لای خوددا دەگەڕێتەوە ومن كفر فلا يحزنك كفره إلينا مرجعهم فننبئهم بما عملوا ان اللە علیم بذات الصدور ئەوەشی کافر بووە ئەوە کافر بوونەکەی خەفەتبارەت نەکات گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە جا ئاگاداریان دەکەینەوە بەوەی کە کردویانە بێگومان خدا ئاگادارە بە هەموو ئەو شتانەی کە لە سینە و دڵ و دەروونەکاندا حەشار دراوە ئەوە هێشتا زانست و زانیاری و فەرمانەکانی خودا هەر تەواو نابێت بەڕاستی خودای گەورە بەدەسەڵاتە و دانایە ما خلقكم ولا بعثكم إلا كنفس واحدة إن الله سميع بصير دروستکردن و بەدیهێنانی هەمووتان و زیندووکردنەوەتان تەنها وەک دروستکردن و زیندووکردنەوەی تاکە کەسێک وایە ئایا سەرنجت نەداوە کە بەڕاستی خودا شەو تێ هەڵکێشی ڕۆژ دەکات و ڕۆژیش تێ هەڵکێشی شەو دەکات خۆر و مانجی بۆ تەرخان و ملکەچ کردوون هەر یەکەیان تا کاتێکی دیاری کراو لە سوڕانەوەیاندا بەردەوام دەبن بەڕاستی خودا بەکار و کردەوەتان زۆر ئاگادارە. ئایا سەرنجت نەداوە کە بەڕاستی کەشتیەکان بە دەریادا هات و چۆ دەکەن و ناز و نیعمەتی خدا دەهێن و دەیبەن و دەسەڵاتی خدا دەخەنە ڕوو بەڕاستی ئالەو شتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ ئەو کەسانەی زۆردان بەخۆدا دەگرن و زۆر سپاسگوزارن وەک چێوەکان گەورە بێت ئەوە هانا و هاوار هەر بۆ خوددا دەبن زۆر بە دڵسۆزانە ملکەچن بۆ خوددا جاکاتێک فریایان دەکەوێت و ڕزگاریان دەکات و دەیان گەێنێتە وشکانی جا هەیانە بەردەوام دەبێت لەسەر ڕێبازی ئیمان و دەمێنێتەوە لەسەر یەک تا ناسینی خدای مهرەبان ئەشیانە ڕێگەی نادروستی خۆی دەگرێتەوە بەڕاستی هەر خودا خۆی زانیاری بەرپابوونی ڕۆژی قیامەت دەزانێت بارانیش هەر ئەو دەیبارێنێت دەزانێت چی لە سکی دایکاندا هەیە هیچ کەس نازانێت سبەی چی بەسەر دێت و چی دەست دەکەوێت لە بەرهەمی مادی دنیایی یا لە زەخیرە و توێشوی قیامەت هیچ کەسیش نازانێت لەسەر چ زەویەک دەمرێت و کۆتایی بە ژیانی دێت هەروەها کاتی مردن و چۆنیەتەکەیشی شاراوەیە بەڕاستی خودا بە هەموو شتێک زانایە و ئاگادارە.